کاسێتی سێیەم و کۆتایی لە بابەتی پڕۆژەی دەستووری هەرێمی کوردستان عێراق لە لاپەڕە حەوتەوە. و مادە سەودەی تایبەت بە دەسەڵاتە فیدراڵیەکان و دەسەڵاتەکانی هەرێمەکان و مادەی سەد و چواردەی تایبەت بە دەسەڵاتە هاوبەشەکانی دەزگاکانی فیدراڵی و هەرێمەکان بە مادەی سەد و سیانزە پێنج بڕگە خرایە سەر تایبەتمەندییەکانی ئەنجومەنی وەزیران، کە لە مادەی پەنجا و دوو ی پڕۆژەکەی پێشوودا هاتبوو. پڕۆژەکە لە ڕۆشنایی حوکمی مادەکانی باس کران بابەتی نەوت و غازی بەمجۆرەی خوارەوە خستە پڕۆژەکە. یەکەم سەبارەت بە کێڵگەکانی نەوت و غازی دەرهێنراو کە لە ڕێکەوتی ئەنجامدانی نووسینەوەی دەستوور لە پانزە ی هەشتی دوو هەزار و پێنج دا لە قۆناغی بەرهەمهێناندان، ئەوا بەڕێوبردنیان لە دەسەڵاتی هاوبەشی حکوومەتی فیدراڵ و حکوومەتی دایە و و پرۆژەی دەستوور لە بڕگەی چوارەمی ماددە سەد و سیانزە دا لە سەر ئەم بۆچوونە تاوتوێی کردووە. دووەم سەبارەت بەو کێڵگە نەوت و غازانەی کە لە پانزەی هەشتی دوو هەزار و پێنج نەگەیشتوونەتە قۆناغی بەرهەمێنان ئەوا پرۆژەکە بەڕێوبردن و گشت کارەکانی تایبەت پێیانەوە تا دەگاتە ناردنە دەرەوەی بە ئەرک و فەرمانی دەسەڵاتی هەرێمی داناون. چونکە لە نێو دەستووری فیدراڵیدا لە دەسەڵاتە تایبەتەکان یا ناوبەشەکاندا نەهاتوون. سێیەم، پڕۆژەی دەستووری کوردستان پێوەری کێڵگەی پێوەری کێڵگەی بەرهەمهێن لە پانزە ی هەشتی دوو هەزار و پێنج ەوە بە پێی پێوەرە هونەری و ئابوورییە کارپێکراوەکان بە بەرهەمی پێنج هەزار بەرمیل لە ڕۆژێکدا دیاری کردووە. هەروەها بڕگەیەکی دی خستە سەر دەسەڵاتە تایبەتەکانی ئەنجومەنی وەزیران سەبارەت بە پاڵاوتنی نوێنەرانی حکوومەتی هەرێم لە دەستە فیدراڵییە سەربەخۆکان و فەرمانبەرییە فیدراڵییەکان و لە ماددەی سەد و چوار دا ڕوون کراوەتەوە چ کات ئەنجومەنی وەزیران دەست لە کارکێشانەوە دادەنرێ واتە بە دەست لە کارکێشایەوە دادەنرێت و و ئەم مادەیەش گونجاوە لەگەڵ ڕێساکانی یاسای دەستووری و سیستەمە سیاسیەکان و نەریتە نێونەتەوەیەکان کە ئەمە لە پرۆژەی دەستووری پێشوودا نەهاتبوو و لە زووربەی دەستوورەکانی وڵاتە سیستەم دیموکراتەکاندا هاتووە. بەشی سێ لە پرۆژەکەی پێشوودا بەشی تایبەت بە دەسەڵاتی دادوەری لە حەوت ماددە لە پەنجا و شەش تاکوو شەست و دوو پێکهاتبوو، بەڵام لەم پرۆژەیە بە خستنەسەری نۆزدە ماددە بووە بیست و شەش ماددە و کەوتە نێو ماددەکانی سەد و شانزە تا سەد و چل و یەک و کرا بە پێنج بەش و یەکەمی بۆ بنەما گشتییەکان و دووەمی بۆ ئەنجومەنی دادوەری و سێیەمی بۆ دادگای دەستووری و چوارەمی بۆ داواکاری گشتی و پێنجەمی بۆ ئەنجومەنی شورا تەرخان کران بە لەبەرچاوگرتنی پیادەکردنی بنەمای جیاکردنەوەی دەسەڵاتەکان و بەرجەستەکردنی سەربەخۆیی دادوەری و چەند بنەمایەکی زیاد کرا وەک دانانی بودجەیەکی سەربەخۆی تایبەت بە دەسەڵاتی دادوەری کە بە بودجەی هەرێمەوە بلکێنرێت و ئەنجومەنی دادوەری دای بنێت ئەمەش وەک گونجاندنێک لەگەڵ ئەو بنەمایانەی لە دەستوری عێراقیدا هاتوون لەلایەک و لەلایەکی دیکەوە بۆ دەستەبەرکردنی سربەخۆیی دادوەری هەروەها لە مادەکانی سەوسی سێ بۆ سەوسی نۆدا دادگای دەستوری کوردستان و پێکاتە و دەسەڵاتەکانی هێنایەکایەوە و ڕوونی کردەوە کە بڕیارەکانی بەڵگەی یاسایین و دەسەڵاتە دادوەرەکانی دیاریکردن و دەقێکی هێنایەوە کە نابێ ئینتیمای بۆ پارت و ڕێکخراوە سیاسیەکان هەبێت و کار لە چالاکی ڕامیاری بکات مادەی سەد و بیست دووە و نابێ دادگاکانی تایبەت و نائاسایی لە هەرێمدا پێک بهێنرێن مادەی سە و بیست و دوو و لە مادە سە و بیست و سێ دا دەقی هێناوەتەوە لەسەر پێکهێنانی دادگای تایبەتمەند بە بینینی ئەو تاوانە مۆرک سەربازیانەی لە هێزەکانی پێشمەرگە و ئاسایشی ناوەخۆ ڕوودەدات و لە مادە سەد و بیست و پێنج دا نەیهێشتووە لە یاساکاندا دەق هەبێت کە دادگا قەدەغە بکا لە بینینی ئەو داوایانەی لەو یاسایەنەدا دەکەونەوە چونکە ئەم بنەمایە لە ڕژێمی پێشوویدا یا پێشوودا کاری پێدەکرا و پێچەوانەی بنەمای سەربەخۆیی دادوەری و جیاکردنەوەی دەسەڵاتەکان و بنەما دیموکراسیەکان و مافی مرۆڤ بوو. هەروەها دەق هێنانەوەی قەدەغەکرد لە یاساکاندا کە نابێت تانووت لە کارێک یان بڕیارێکی کارگێڕی بدرێت، مادە سەد و بیست و شەش. و دەبێ یاسا دەستەبەری بێلایەنی کارگێڕی بکات و ناحەقکەر لە بەکارهێنانی دەسەڵات سزا بدات و هەر کەسێ زیانێکی لێکەوت لە ئەنجامی ڕەفتار، کردەوە یا کەمتەرخەمی کارمەندانی فەرمانگە، و دەزگاکانی حکوومەتی هەرێم لە کاتی پیادەکردنی کارەکانیاندا بۆی هەیە داوای قەرەبۆ لەو لایەنانە بکاتەوە و بڕیارە دادوەرییەکان دەبێ جێبەجێ بکرێن و بەرهەڵستی لە جێبەجێکردن و ڕاگرتنی جێبەجێکردنەکەی تاوانە و یاسا لە بەرامبەریدا سزا دەدات و ئەگەر تۆمەتبار فەرمانبەرێکی گشتی یان ڕاژەیەکی گشتی پێسپێررابوو لە فەرمانەکەی لادەدرێت. جگە لە سزای یاسایی و ئەوەی بڕیاری بۆ دەرچووە لە بارێ زیانی لێکەوتبێ بۆی هەیە لە دادگای تایبەتمەند داوای لە دژ تۆمار بکات و حکومەت دەستەبەری تەواوی قەرەبۆکردنەوەکەی دەکات لە بەشی چوارەم داواکاری گشتیدا هاتووە کە داواکاری گشتی لە جیاتی کۆمەلگا و بە ناوی ئەوەوە داوای گشتی دەگرێتە ئەستۆ بۆ داکۆکی لە مافی گشتی و هێنانەدی دادپەروەری و سوور دەبێت لەسەر جێبەجێکردنی یاسا سزاییەکان و سەرپەرشتیکردنی کاروباری بەرزەفتی دادوەری و چاودێریکردنی پێشێل کردنەکانی یاسایی و جێبەجێکردنی بڕیار و حوکم و سزاکان لە بەشی پێنجەم ئەنجومەنی شورای پێکهێناوە بۆ یەکلاکردنەوەی تانوتەکانی تایبەت بە ڕێکاری تەمێکردن و بەرزەفتکاری و کێشەکانی ڕاژەی فەرمانبەری پەیوەست بە کارمەندان لە فەرمانگەکانی حکومەت و بڕیاردان لەسەر ناکۆکی لەسەر تایبەتمەندی دەسەڵات. لە نێوان وەزارەتەکان و دامەزراوەکان و ئامادەکردن و داڕشتنی پڕۆژەی یاساکان و دەربڕینی ڕا و ئامۆژگاری لەو پرسانەی دەخرێتە پێشی لە لایەن وەزارەتەکان و ئەو لایەنانەی بە وەزارەتەوە پەیوەست نین. دەروازەی چوارەم سەبارەت بە کارگێڕییە خۆجێیەکان و ئەنجومەنەکانی شارەوانی، بڕگەی یەکەمی مادەی سەد و چل و سێ بە ڕوون و کراوەیی پشتی بە بنەمای لامەرکەزی بەستووە. لە بەڕێوەبردنی یەکە کارگێڕییەکان لە هەرێمدا وەک پیادەکردنی بنەمای لامەرکەزی کارگێڕی بۆ هەر ئەنجومەنێکی خۆجێیی یا شارەوانی کەسایەتی یاسایی و بودجەیەکی سەربەخۆ و ئەنجومەنێکی جێبەجێکردنی داناوە کە سەرۆکی یەکەی کارگێڕی سەرۆکایەتی دەکات و دەبێ لە ئەنجومەنەکانی خۆجێیی و شارەوانی نوێنەرایەتی دادپەروەرانەی نەتەوەکان ڕەچاو بکرێ. دەستەی گشتی دەستپاکی و کۆمسیۆنی پارێزگاری لە مافی گەل واتە ئەمبدسمان و کۆمسیۆنی تایبەت بە مافی فەیلیەکان و دەستەی گشتی بۆ دروستی و چاکی بەرهەمە خۆجێی و هاوردەکان و دەستەی کوردستانی سەربەخۆ بۆ ڕاگەیاندن و گەیاندن دەکات. ئەم دەستە و کۆمسیۆنانەش لە دیدی لیژنەوە گرنگیەکی تایبەتی تایبەتیان هەیە و هەندێکیان وەک کۆمسیۆنی پارێزگاری لە مافەکانی گەل ئەزموونی نێونەتەوەیین و لە وڵاتە دیموکراتەکاندا پیادەکراون. هەروەها لە بڕگەی دووەمی مادەکە دەقێک هاتووە بۆ پێکهێنانی ئەنجومەنێکی ڕاوێژکاری بۆ کاروباری ئابووری و کۆمەڵایەتی کە کار و فرمانی پێشکەشکردنی ڕاوێژە بۆ سەرۆکایەتی هەرێم و پەرلەمانی کوردستان و ئەنجومەنی وەزیران. و دەکرێ چەند شارەزا و پسپۆر و نوێنەرێکی کۆمەڵگەی شارستانی لە ئەنجومەنەکەدا بن بۆ هێنانەدی ئامانجە ڕاوێژکارییەکانی ئەنجومەن و گشت ئەو دەستە و کۆمسیۆنانەی لە بڕگەی یەکەمی ماددەکەدا هاتوون لە ژێر چاودێری پەرلەمانی کوردستان دەبن. دەروازەی شەشەم. حکومە داراییەکان بە چوار ماددە لە دەروازەی شەشەمدا چارەسەر کراون. و بڕگەیەکی تایبەت زیادکراوە کە پێویست دەکا پڕۆژەی بودجەی ساڵی دارایی پێش سێ مانگ لە کۆتایی هاتنی ساڵی دارایی پێشکەش بە پەرلەمان بکرێ و بڕگەیەکی دی بە دەقێک بنەما دادەنێت بۆ ئەوەی حکومەت دەبێ بۆ هەر مانگێک پشتیوانەی خەرجی یەک لەسەر دوانزەی کۆی پشتیوانە بڕیار لەسەر دراوەکانی بودجەی ساڵی دارایی پێشوو دابنێت. ئەگەر ئامادەکردنی یان پێشکەشکردنی بودجە لە سەری ساڵ دواکەوت. دەروازەی حەوتەم حوکمە کۆتاییەکان کەوتنە دەروازەی حەوتەمی پرۆژە نوێیەکەی دەستوور، کە دەکەوێتە دەروازەی شەشەمی پرۆژە کۆنەکە و لە جیاتی پێنج ماددە بووە بە هەشت ماددە، ماددە سەد و پەنجا و سێ بۆ سەد و شەست. و لە ماددەی سەد و پەنجا و سێ دا قەدەغە دەکا کە سەرۆکی هەرێم و سەرۆکی پەرلەمان و سەرۆک و ئەندامانی ئەنجومەنی وەزیران و دادوەر و داواکاریە گشتیەکان و جێگرەکانیان و خاوەن پلە تایبەتەکان و بەڕێوەبەرە گشتیەکان و ئەوانەی لە پلەی ئەواندان دەسەڵاتیان بەکار بێنن و نابێ سامانی گشتی بکڕن یان بە کرێ بگرن یان سامانی خۆیان ڕاستەوخۆ یان لە ڕێگەی کەسانی دیکەوە بە دەزگاکانی هەرێم بە کرێ بدەن یان بفرۆشن یان گرێبەستێک لەگەڵیاندا مۆر بکەن. هەروەها لە مادە سەد و پەنجا و چوار دا جەخت کراوەتەوە لەسەر چەسپاندنی ماف لەسەر ئەو زەویانەی یاسای ژمارە نەوەد ی هەزار و نۆ سەد و حەفتا و پێنج دەیانگرێتەوە و بەگوێرەیەوە بە زەوی میری دانراون. و بە ناوی وەزارەتی دارایی کراون، لە بارێک ئەگەر یەکلا نەکرابنەوە یان بڕیاری یەکلاکردنەوەیان پلەی بنبڕی بەدەست نەهێنابێت و شێوازی قەرەبۆکردنەوەی مافەکانی ئەو زەویانەی بۆ بەرژەوەندی گشتی میری دەستی بەسەراگرتوون و لیژنە تایبەتەکان بۆیان نەکراوە ئەو مافانەی پەیوەستن پێیانەوە بچەسپێنن. بایەخدانی پڕۆژەی دەستوور بەم بابەتە گرنگییەکی زۆری هەیە لە ڕووی گێڕانەوەی مافەکان بۆ خاوەنیان و سڕینەوەی شوێنەواری سیاسەتی ڕەگەزپەرستی ڕژێمی دیکتاتۆری کە بە بێ هیچ پاساوێک جگە لە گۆڕینی هەڵکەوتەی دیمۆگرافی کوردستان ملیۆنەها هاوڵاتیان لە زەوییەکانیان داماڵی واتە ملیۆنەها هاوڵاتیان لە زەویەکانیان داماڵی مادەی 156 بە کاتی دەسەڵات بە دادگای پێداچوونەوە تەمیزی هەرێمی کوردستان دەدات کە ڕاڤەی دەقەکانی دەستور بکات و بڕیار لە تانود لێدان لە نادەستوری یاساکان و نایاسایی بڕیار و پێڕە و ڕێنماییەکان بدات تا ئەو کاتەی دادگای دەستووری کوردستان پێک دێ لە ماددەی سەد و پەنجا و هەشت ی چۆنێتی پەسەندکردنی دەستوور و بەکارکەوتنی ڕوون کراوەتەوە و ماددە سەد و پەنجا و نۆ حوکمەکانی تایبەت بە هەموارکردنی دەستووری لەخۆ گرتووە لە دواجاریش لە ماددە سەد و شەزدە هاتووە کە ئەم دەستوورە دوای شەست ڕۆژ لە پەسەندکردنیەوە لە ڕاپرسییەکی گشتیدا دەکەوێتە کار و سەرۆکی هەرێم دوای دە ڕۆژ لە پەسەندکردنیەوە لە ڕاپرسیە گشتیەکەدا بڵاوکردنەوەی لە ڕۆژنامەی فەرمیەوە وەقائیعی کوردستان یا وەقائیعی کوردستان دەگرێتە ئەستۆ. لیژنەی پێداچوونەوەی پرۆژەی دەستوری هەرێمی کوردستان، عێڕاق. هەولێر، بیست و دوو هەشتی دوو هەزار و شەش ی زاینی، بیست و یەک ی خەرمانان دوو هەزار و حەوت سەد و شەش ی کوردی، www کوردستان پارلمنت دۆت کۆم بەم شێوەیە هاتینە کۆتایی خوێندنەوەی پڕۆژەی دەستووری هەرێمی کوردستان-عێراق لە خوێندنەوەی جیهاد و ئامادەکردنی ئاوات.